خەڵکەکە بە پیرۆزیان ناو ئەبرد و ڕێز و پیرۆزی لە ماڵی پاشادا زۆر بوو ڕۆژێکیان هەروەکو و جاران خۆی کرد بە ماڵی پاشادا لای شاژنەوەلەی دانیشت و دەستی بەسەریدا هێنا و دوعای خێری بۆ کرد دوای کەمێک شاژن زێڕی لەملی داکەندوتی ئەمەم لای خۆت بۆ هەڵبگرە گەرماوەکەمان گەرماچم دەست تێک لە خۆمەدەم ژنیش زنجیرەکەی لێوەگرت و خستێ ژێر بەرماڵەکەی ژێر خۆی شاژنە چووە گەرماوە و ژنیش هەستا و نوێژی دابست هەر هێندەی زانی باڵندێک فڕیە سەر بەرماڵەکە و زنجیرەی لە کاتی کڕنوشی ژنەدا ڕاکێشا و بردی و خستیە درزی دیواری ژوورەکە و لێدا و ڕۆیشت ژنە خواناسەش سەری بڵند کردەوە و نوێژەکەی کرد و سەلامی دایە و لێ دانیشت دوای ماوەیەک شاژن لە گەرما و هاتە دەر و سەری و شکردەوە و بە ژنە خواناسی وت زنجیرەکەم بدەوە بابی کەمە ملم ژنە دەستی بردە ژێر بەرماڵەکە کە دەستی جێرا زنجیر نەما بوو ئەمجا هاواری کرد هەیڕۆ بەو خۆیان لە جێی خۆم نەجوڵاوم باشە زنجیرەکە چی لێ هاات شاژن کەنیزەک و خزمەتکاری کۆکردەوە لێ پرسین بەڵام بێسوود بوو ناچار پاشای مێردی تێگەیان پاشاش لە ژنەکەی پرسی ژنە سوێندی خوارد کە ئاگای لە هیچ نییە بەڵام پاشا بڕوای نەکرد و فەرمانیدا بەندیان کرد دوای ئەوەی زۆریان لێدا پاسەوانان بردیان بۆ بەندی خانە ڕۆژێکیان پاشا لە ماڵەوە بوو لافاوێکی زۆر هەستا دەوروبەری کۆشک بوو بە ئاو و بڵند بۆوە پاشا و ژنەکەی کەوتنە هاوار و ویستیان بستنە نهۆمی سەرەوە پاشا باڵندەیەکی بینی سەری کرد بە دەرزێکدا و بە دەنوک زنجیرە زێڕەکەی ڕاکێشە دەرەوە پاشا شوێن باڵندە کەوت و زنجیرەکەی لێسەندەوە کە سەیری کردە و زنجیرەیە کە ژنەخواناسەی پێتاوان بارکرد و بەندی کرد زۆر پەشیمان بووە کە لافاوەکە نیشتەوە و مەترسی نەما پاشا بە پەلە ناردی بە شوێن ژنە خوانازدا و کە هات سەری ماچ کرد و زۆر گریا بەسەریدا داوای لێبوردنی لێکرد ئەمجا زۆری هەوڵدا لەگەڵی بەڵام پارەی لێوەرنەگرت و ڕۆیشت ژنە خواناز بڕیاریدا کە ئیتر نەچێتە هیچ ماڵێک بۆیە دایە ئەو بیابان و چێوە ژیانی لە چۆڵەوانیدا بەسەر برد تاکو ئەو ڕۆژەی مرد لەبارەی فێڵبازی نێرینە و غەدداریەوە گەورەمە جێڕنەوە جووتێ کۆتری نێرومێ زەخیرەی گەنم ئەخەن لە هێلانەکەیاندا بۆ وەرزی زستان کە زستان دێ کۆترێنێر یەخەی کۆترەمێی ژنیەگرێت وەڵێ ئەم گەنمە لە بەرچاوم کەمی کردووە ژنەکەی ئەڵێ بەو خۆیان من ئاگام لە هیچ نییە کۆترەنێر ئەڵێ نەخێر هەر تۆ خواردوتە ئەبێتە شەڕیان کۆترەنێر هێندە باڵەکانی ئەکێشێ بە ژنەکەی دا و دەنوک ئەدا لەسەر و دەم و چاوی مرداریە کاتەوە دوای ماوەیە کۆترەنێر سەیری گەنمەکە کاتەوە ڕوانێ زۆرە بۆیە تێگا کە غەدری لە کۆترە مێژنی کردووە پەشیمانە بێتەوە لەو کارەی بەڵام پەشیمانی دادی نادا ئەم جا بە تەنیشت کۆترەی ژنیەوە ڕا ئەکشێت و خواردن ناخوا و هەر ئەگری تاکو ئەویش لە برسانە مردارە بێتەوە ئەمجا کەنیزەکەی پاشا تێهەڵەچێتەوەڵێ گەورم یەکێک لە پاشایان کچێکێ بێ زۆر جوانە بێ لە نێو کەنیزەکانی تریدا هەموو جارێک لی ئەپرسن ئەڵێت بە کوڕە پاشانە بێ شووناکەم ئەویش بەو مەرجەی لە گۆڕەپاندا بەسرمدا زاڵ بێ ئەگەر منیش بەسەر ئەودا زاڵ بووم ئەواشم شێر و ئەسپ و جلوبەرگی بەری خۆی لێ ئەسەنم و ناوچەوانی بەمۆری خۆم داخەکەم تا بزانێت کە من ئازادم کردووە ئیدی ناوبانگی جوانەکەی دەرچوو بوو بۆیە لە هەموو لایەکەوە هاتنە گۆڕەپان بۆ شەڕی بەرامبەر ئەویش بەسەریان دازاڵە بوو یەکێک لە کوڕە پاشایانی عجەم ئەمە ئەبیستێ خۆی بۆ شەڕی بەرامبەرێنە ئامادەکە کاروانێک لە دیاری و خەڵات بۆ پاشا و پێداویستی ڕێگا ئامادەکات و سامانێکی زۆر هەڵەگرێ و ڕێگاگرێتە بەر کە ئەگاتە مەملەکەتی ئەو شازادەیە پاڵەوانە دیارەکانی پێشکەش پاشا کاتوەڵێ گەورم ئەمەوێت کچەکەت ببینم پاشایش ئەڵێ کوڕەکەم کچەکەم بۆ هەڵبژاردنی مرد مەرجی داناوە منیش هەرگیز زۆری لێ ناکەم کوڕەژەڵێ گەورە منیش هەر بۆ ئەو زۆران بازیە و ئەو هەموو ڕێگا دوورەم بڕیوە ئەمجا جاڕچی جاڕەدا کە سبێنێ زۆرانبازی نێوان شازادەی پاڵەوان و شازادەیەکی عەجەمە ڕۆژی دوایی کوڕە پاشا لە گۆڕەپان ئامادە بێ تەماشاچێکی زۆر ئامادە بن هەموو سەریان لە چەک و زرێ پۆشەکەی کوڕە پاشا سوڕەمێنێ ئەسپ و زین و قەڵپوزی زێڕین گورز و ڕمی سێپەڕە شازادە ئامادە بوو ئەمجا کوڕە پاشا خۆی بە تەماشاچیان ناساند و کەوت نەشا تاوڵ بۆ یەکتربردن زۆر ماندوو بوون هیچیان ئەوی تری نەبەزان کچە شازادە کەوتە بیرکردنەوە بەخۆی وت ئەم کوڕە بەڕاستی پاڵەوانە ڕەنگە بە سەرمازاڵ بێت و ڕووزەردی تەماشاچیانم بکە باشتر وایە فێڵێکی تری لێ بکەم ئەم جادەستی برد ڕووپۆشەکەی لەسەر دەم و چاوی لادا کوڕە پاشا کە ئەو ڕوخسارە جوانە بێگەردەبینی هەرزوو حەیرانی بوو بە جۆرێک عاشقی ئەو جوانیە بوو هێزی لێبڕی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کەنیزەکە دەستی بە جێرانەوەی فڕوفێڵی کوڕە پاشا کردوتی گەورم کە شازادەی بینی کوڕە پاشا سەر و دەستی ون کردو عاشقی جوانی ڕوخساری بوو هەلەکەی قۆستەوە و هەڵمەتی بۆ کوڕە پاشا برد و وەکو هەڵۆ لەسەر زیینی ئەسپەکەی دەرهێنا و دای بە زەویدا ئەژنۆی خستە سەرسنگی ئەمجا مۆرە گەرمەکەیان بۆ هێنا و ناوچەوانی پێداخ کرد فەرمانی دا جلوبەرگیان لەبەرداکەن ئەسپ و شمشێر و جلوبەرگیان برد خۆیشیان بەرەڵا کرد کوڕە پاشاکە هاتەوە هۆش خۆی زۆری خەفەت خوارد و گریا بۆیە بە لەشکرەکەی وت ئێوە کۆی لەو خزمەتکاران ببەنەوە و بگەڕێنەوە تاکو و تۆڵەی خۆی ئەکاتەوە ناگەڕێتەوە سامان و پارە و نەختینە و زێڕ و زیوەکانی گلدایە و ئەوانی بەڕێ کرد کە کاروانەکە گەشتنەوە وڵات پاشان بە ئاگاهێنا لە کارە ساتەکە ئەویش زۆری خەفەت خواردوتی ئەڵێن چی باسپا ئامادە بکەین و بچینە سەریان و وڵاتیان کاول بکەین وەزیران وتیان ئێمە پێمان باشە مۆڵەتی کوڕەکەت بدەین باخۆی چارەسەری خۆی بکە پاشاش بە قسەی کردن لەو لایشەوە کوڕە پاشا دوای حەوانەوە دەستێ بەرگی پیرانەی لەبەرکرد و خۆی گەیاندە ئەو باخەی پاشا کە کچە پاشا زۆر زوو ئەچووە سەیرانی خۆی کردە پیرەمێردێکی دەست لەرزۆک چوە لای باخەوانەکە و پێیوت براگیان هەر لە گەنجیەوە ڕەزەوان بووم ئێستاش ئاوارە بووم و کەوتومەتە ئێرە داوات لەکەم لای خۆت جێگام بکەیتەوە لەم باخەدا خێرتەگە باخەوان زۆری پێخۆش بووتی هەوڵەدەم نان و خواردنیش بدەم پێت بەڵام ئەبێ باخەوانێکی ئیشکەر بی پیرەمێردەش سوپاسی کرد ڕۆژی دواتر شتومەکی خۆی هێنا و باخەوانی باخکەش ژوورێکی دایە و شتومەکەکەی خۆی تێکرد ماوەیەک خەریکی کارکردن بوو لە باخەکەدا ڕەزەوان زۆری لێ ڕازی بوو ڕۆژێکیان باخەکە پڕ بوو لە کۆی لەو کەنیزەک کوڕە پاشای پیرەمێرد پرسی وتیان شازادە دێتە باخ بۆ گەشت و گوزار ئەمیش خۆی کۆکردەوە هەندێ ملوانکەی زێڕوزیوی بردە بندارێکی باخکە و دانیشت بە دیارەوە کامەڵێک کەنیزەک هاتن یەک لە یەک جوانتر بوون شازادەی ناسیە و سەیری کرد وەکو مانگ لە ناو ئەستێران دیار بوو گەیشتە لای و سەیری بەردەمیان کرد ملوانکەی زێڕوزیوی جوان لە بەردەمیدایە شازادەی پاڵەوان پرسی، مامە پیرە، ئەم زێڕ و زیوانە ئەفرۆشیت؟ ئەویش وتی، نە. شازادە پرسی، ئەی؟ کوڕە پاشای پیرەمێرد وتی، ئەیدەم بەو کەنیزەکەی شووم پێ بکا. شازادە دا قاقای پێکەنین، کەنیزەکان بە دوای دا. شازادە وتی، دەی باشە ئەوە ئەم کەنیزەکەیانم لێ مارە کردی. کوڕە پاشای پیرەمێرد وتی، دەس گیران وەرە پێشەوە. خۆی ملوانکەکەی کردە مل وتی، منت پەسەندە جوان کیلا کەنیزەکەش بە پێکەنینەوتی بەڵێ ئەم جا زێڕەکانی برد و لێیاندا و بە پێکەنینەوە ڕۆشتن جاری دووەم هاتنەوە کوڕە پاشایش بە هەمان شێوە لەسەر ڕێیاندا دانیشت دیسان هاتن و بە هەمان شێوە کیژە پاڵەوانی شازادە کەنیزەکێکی تریدایە و پیرە کوڕە پەسەندی کرد و زێڕەکەی پێبەخشی بەم شێوەیە تاکو و کیژە پاڵەوانی شازادە کەنیزەکەی بەدەستەوە نەمابوو هەر جارە و کەنیزەکێکی پێدا بوو کەنیزەکەیش زێڕۆزیوی خۆی بردبوو شازادەی پاڵەوان بێری کردەوتی باشە بۆچی منیش بڕێک لەو زێرانە وەرنەگرم بۆیە ڕۆژێکی دیاری کرد و تێیدا وەکو جاران لەگەڵ کەنیزەکاندا چوە پیاسەی ڕزوباخ لە ڕێگا پێیوتن ئێوە کۆڵ لە من بدەن و لە شوێنێکی تری باخکەوە بن کە ڕۆیشتن بەرگی کەنیزەکی لەبەر کرد و چووە هەمان شوێن سەیری کرد پیرەمێردە لی دانیشتووە سلاوی لێکرد و پرسی ئەم ملوان کە زێڕ و گوارە و مستیلانە هەر زۆر جوانترن لەوانەی جارانی پێشوو پیرەمێردە ژوتی شوم پێ بکە و پێشکەشت بێ شازادەی پاڵەوان وتی وا پەسەندم کردی کوڕە پاشای ژوتی ئەو هەموو زێڕت پیرۆز بێ ئەمجا شازادەی پاڵەوان وتی ئەزانی من چێم کوڕە پاشاوتی ئەی چۆن ناتناسمەوە تۆک چە پاشای پاڵەوانیت من ئەوە دوو مانگا خۆم ناوەتەوە بۆ بینین تۆ من بەهرامی کوڕی پاشای عجەمم لە وڵاتی دوورەوە هاتووم عاشقی تۆ بووم ئەم جاسمێڵ و ڕیشە سپیەکەی لادا دەستی کرد بە پێکەنین وتی ئەوە بە پێی خۆت هاتیتە بەردەستم و ڕازی بوویت شوم پێ بکەی شازادەش کە هەموو گیانی لە شەرمدا ئەلەرزی زۆر سەری سوورما لە ئارامی و کۆڵنەدانی ئەم کوڕە قۆزە پاڵەوانە لە دڵی خۆی داوتی ئەگەر ئەمە بکوژم نابێ دیارە منی زۆر خۆشەوێ ئەمجا دەستی کردە ملی و ڕێکەوتن هەر ئەم شەو سواری ئەسب بن و تێی بتەقێنن بەرە وڵاتی کوڕە پاشا کە شەو هات کچە دوو ئەسپی ئامادە کرد و هەردووکیان بەو شەوە سوار بوون و ڕۆشتن بەرە وڵاتی کوڕە پاشا دوای ماوەیەکی زۆر گەشتە وڵاتێکی دراوسێی مەملەکەتی باوکی لایەندا هەواڵیان نرد کە گەشتونەتە فلان دەوڵەتی دراوسێ پاشایش سەرباز و وەزیرانی ناردە پێشوازی کوڕە و بووکەکەی ئەمجا فەرماندرا دوای ئەوەی بە سەلامت گەشتنەوە وڵاتی کوڕە پاشا ئاهەنگ جێڕدرا لە شارە زەماوەند کرا لە هەموو سەرک و چەوکۆڵانێکدا خواردن ئامادەکرا دوای هەواڵیان نرد بۆ پاشای باوکی کچە شازادەی پاڵەوان کە جیازی کیژەکەی ئامادە بکە باوکی کچەش زۆر بە خۆشحاڵی و نوێنەری لە وەزیران نرد بۆ ئامادەبوون لە ڕێوڕسمی ئاهەنگی ژن هێنانەکەدا ئەوە بوو بە خۆشی و شادی ژیانیان بردە سەر تاکو و مردن لە یەکی جیانەکردنەوە ئەم جا کەنیزەک هەناسێکی قوڵی هەڵکێشاوتی بڕوانە پاشاگیان ئەو کوڕە پاشایە بە چ فێڵبازیەک دەستی بەسەر ئەو شازادە پاڵەوانەدا گرت ئەمجا دەستی کردە گریان پاشا زۆر تووڕە بوو وتی بێخەم بە کوڕەکەمە کوژم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی پێنج سەد و نەوەت و نۆ. چیرۆکی وەزیری حوتم لەبارەی مەکری ژنانەوە. شەهرەزاد جێڕایەوە وەزیری حوتەموتی ئەی پاشای مەزن هێندە ڕێم بدە بەسەرهاتێک لە مەکری ژنانت بۆ بجێڕمەوە چونکە ئەزانم ئەو کەنیزەکە مەکربازە زمان سازە پەلە مەکە چونکە پەلەکردن پەشیمانی لە دوایە ئەگەرنەوە ژنێک ئەبێ مێردەکەی پەنجاییەکێدا تێ و پێی ئەڵێ بڕۆ بۆ لای برنج فرۆش و برنجی پێبکڕە ژنەش پارەکە بات و ڕاتە بازار و بۆ دوکانی برنج فرۆش برنجەکە ئەکرێ دوای دوکاندار هەندێ ئەیدوێنێ و پێی ئەڵێ ئەم برنجە ئەگەر لە کاتی لێناندا کەمێ شەکری تێ بکەی زۆر خۆش دەرەچێ ژنەش ئەڵێ ئەمەم نەبیستوە دووکاندار دەستڕۆکەکەی لێ وەرەگرێت و لە دەرگای گەنجینەی دوکانەوە ئەیدات دەست شاگردەکەی و ئەڵێ بە هێندەی قورسی پەنج فلسەکەی شەکری بۆ بکێشە و لەگەڵ برنجەکەدا بۆی بکات دەستڕۆکەکەیەوە بە چاویش ئیشارەتێکیداتێ شاگردەکە تێگا دەستڕۆکەی بۆ پڕەکە لەگەڵ هەر چوار چمکی دەست ڕۆکەکە جوان ئەدەستێ ئەیداتە ژنەکە ئەو داماوەش ئەیبات وا ئەزانێ برنجی پێەیە کە گەیشتەوە ماڵ دەسڕەپڕەکەی لە بەردەم پیاوەکەی دادانا چوو منجەڵێکی هێنا پیاوەکەی تووڕە بووتی ئەرە بەڕاست بۆچی ئێمە خانووەکەین واگەڵت بۆ هێناوم ژنەکەش بێ بیرکردنەوە خۆ تێکدانوتی ئەوەی پیاوەکە خۆ ئەوە سەریشت لە من تێکدا لە جیاتی ئەوەی بێژنگ بێنم خۆڵەکەی ببێژمەوە مەنجەڵم هێنا بۆم نەگێڕایتەوە مێردەکەیوتی نا ژنەوتی ئەوە لە ناو بازاردا پەنجا فلسیەکەم لە دەستکەوتە خوارەوە پێم شەرم بوو بەر پێی خۆم بگەڕێم ناچار گڵی دەوروبەری خۆم کۆکردە وتم لە ماڵ پێی داگەڕێم و پەنجایەکە دۆزمەوە ئەمجا چوو منجەڵەکەی خستەوە شوێنی خۆی و بێژنگەکەی هێناو لە دلی خۆی داوتی ئەمە کاری شاگردەکەیە ئەمجا بە مێردەکەی وت بە قوربانت بن تۆ چاوت باشترە ئەو گڵم بۆ لە بێژم بدە ئەمجا وەزی ڕووی کردە پاشاوتی گەورم ئەو ژنە مەکربازە ئەو تەپ و تۆزەشی کرد بە سەرمێردەکەیدا و فریویشیدا خەڵەتاندی بۆیە ئەڵێم ژنان مەکربازن ئاگاد لە خۆت بێ پاشا لەوێدا فەرمانی دا کوڕەکەی لە سێدارە نەدەن ڕۆژ یەشتم پەروەردەکەرەکەی کە ناوی سندوبات بوو دەستی کوڕە پاشای گرت و هێنایە لای باوکی ئەمجا کڕنووشیان بۆ پاشا برد سند و بات بە زمانێکی شیرین کەوتە پیا هەڵدانی پاشا و سوپاسی هەموو وەزیرەکانی کرد بۆ ئەو دڵسۆزی نواندیان لەم کێشێدا زمانێکی پارا و ڕەسا و ڕەوشتێکی بڵندی نوان پاشای سەرسام کرد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو ئەمجا بە سندوبادی وت ئەی باشە ئەم حەو ڕۆژە ئێمە سەرقاڵی ئەم مەکربازیە بووین بۆچی ئەم کوڕەم هیچی نەوت کوڕە پاشاوتی باوکی خۆشەویستم لە سەرەتادا هێندە تووڕە بوویت هەرچیەکم بوو تا بڕوات پێ نەکردم ئەمجا پاشا پرسی گریمان من تۆم لە سێدارە بدایە چێ تاوانبارە بوو من یان کەنیزەکە یان سندوبات کوڕی پاشا هەڵی دایە باوکە گیان حەزەکەم ئەم سەربوردەیەت بۆ بگێڕمەوە دوای کەمێک بێدەنگی وتی کابرایەک چەند میوانێک لە ناکاودا خۆیان ئەکەن بە ماڵیدا خانە خوێش کەنیزەکێکی بانگەکات و پارەی ئەداتێ پێی ئەڵێ بڕۆ دۆم بۆ بکڕە و زوو بگەڕێەوە کەنیزەکە ئەچێ دۆیەکە ئەکڕێت و بۆی ئەکەنە گۆزەیەکەوە ئەمجا گەڕێتەوە لە ڕێگا لە بن دیوارێکی دائەنێت تاکو بحەوێتەوە دوو مار لە پاساری دیوارەکەدا ئەبێتە شەڕیان دڵۆپێک ژەهر دا ئەکەوێتە گۆزەکەەوە بێ ئەوەی کەنیزەکە پێی بزانێ کەنیزەک گۆزەکە داتەوە بەشانی دا و بەرەو ماڵ ئەبێتەوە دوای ماوەی خانەخوێڵێ ئادەی کەنیزەگنان بێنە و دۆیەکەمان بۆ دابنێ کچەیش دۆیان بۆ لە کوپەڵەکە و لە بەردەمیاندا دای ئەنێت دوای نان و دۆ خواردن هەردوو میوانەکە و خانەخوێیەکە بەلادا دێن و ئەمرن کوڕە پاشاڵێ هەریەکە و لای خۆی و بڕیار بدا لەو مردنی سێکەسەدا چێ تاوانبارە هەموو بێدەنگە بن کەس ناتوانێ بڕیار بدا بۆیە هەرخۆی ڕوەک هاتە باوکی و دانیشتوان ئەڵێت پێم وایە کەسیان تاوانبار نین ئەو سێ ڕۆژیان تەوا بووە ئەبوو بمردایە جاخوا ئەوەی کردوەتە هۆکاری مردیان پاشا زۆر دڵخۆش بوو بەو قسانەی کوڕەکەی خەڵکەکەش سەریان لە زیرەکی کوڕە پاشا سوورما کوڕی پاشاوتی من خۆم بەزانا و دانا نازانم چونکە چاک ئەزانم پیرەکوێرە سێ ساڵان و پێنج ساڵانەکەی لە من زیرەکتر و داناترن ئەوانیش وتیان باسی ئەو سێمان بۆ بکە کە لە خۆت زیرەکتر و داناترن کوڕە پاشاوتی کابرایەکی بازرگان بۆ زۆر گەڕاوە شارانێکی زۆری بینیوە جارێکیان ئەیەوێ سەفەر بکە بۆ وڵاتێک بۆیە ئەگەڕێ بۆ کەسێک کە لە وڵاتەوە هاتبێتەوە کەی دۆزێتەوە ئەچێتە لای و لێی ئەپرسێ لە وڵاتی لێی گەڕاویتەوە چ شتێک زۆر ڕەواجی هەیە ئەویش ئەڵێ داری سندەڵ بازرگانش هەموو دەزمایەکەی ئەداتە تەختەی سندەڵ و باریە کات و ئەی با بۆ ئەو وڵاتە ئێوارەیەکی درەنگ پێشەوەی کاروانەکەی بک بە شارەکەدا پیرەژنێک ئەبینێ کە سڵاوی لێکا پیرێژنەکە لای ڕانەمەڕێکەوە بێت ئەپرسێ لە چۆ هاتووی کە تێگا لە وڵاتی دوورۆ هاتۆ و نامۆیە بە شارەکە ئامۆژگاریەکە تۆڵێ خەڵکی ئەم شارە زۆر دەست بڕن بارەکەت ئەشکێن و دواتر بە هەرزان لێت ئەسن ئاگاد لە خۆت بێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە، کوڕە پاشا وتی کابرای بازرگان بارەکانی بردە ناو شار و لەوێوە بۆ ناو بازاڕ بازرگانێکی لێ پەیدا بوو لێی پرسی لە شوێ هاتوویت براگیان ئەویش وتی لە فلان وڵاتەوە ئەمجا پرسی ئەی بارەکانت چییە؟ کابرای بازرگان وتی تەختەی سندڵم هێناوە چونکە بیستومە لێرە پارەی باشەکە کابرای کڕیاروتی بە هەڵە پیانوتوی لای ئێمە ئەو تەختە سندڵە ئاگری پێکرێتەوە و چای پێلێنرێت ئەمجا بە دەم قسە کردنەوە ئەیبا تەخانێکەوە چایەکی بۆ کرێ لە چاخانەکەی بازرگانەکە سەرنجە داگری ژێر قۆریەکە بە داری سندڵ کراوەتەوە ئیدی زۆر خەمەخوا ئەمجا کابرا بە بازار داگڕێ تاکو و بارەکانی بفرۆشێ کابراایەکی لارکوێر لی پێدابێ بازرگان کە سریەکە چاوێکی کوێرە و چاوەکەی تریشینە لارکوێر لێ دێتە پێشە و لی تێگا نامۆی بە شارەکە یەخەیەگرێت و هاوارەکە ئەم پیاوە کاتی خۆی چاوێکی شوێر کردووم گەلێک یەکتر ئەهێن و ئەبن دوای دوکاندارێک ئەبێتە کەفیلی بازرگانە نامۆکە مۆڵەتی بدا سبێنێ پارەی ئەداتێ و تۆڵەی چاوی بۆ ئەداتەوە کابرا ڕوا ئەچێتە لای پینەچیەک تاکێ لە نەعلەکەی پێی ئەداتێوەڵێ ئەمەم بۆ بدورەوە لە شەڕی من و لارکوێردا پچڕە چەند ئەڵێیت بەسەرچاو لەو لاوە کە چاوەڕێ کاڕوانێ کۆمەڵێک دانیشتون قمارەکەن زۆر لە بازرگانەکەن قماریان لەگەڵ بکە لەوێش جەردەیەک پارەی لێبنەوە ئەمجا پیرێژنە ڕێەکەوێتە دوکانی پینەچی کاڕوانێک کابرای بازرگان ئەناسێتەوە پێڵێ ئەی پێم نەوتیت خەڵکی ئەم شارە دەست بڕن ئاگاد لە خۆت بێ بازرگان ئەڵێ بەخوا قسەکەی تۆ بوو ئەمجا لی ئەپرسێ چارەم چییە؟ پیرێژ نەڵێ هەستەوەرە ماڵی پیرە کوێرەت پیشان ئەدەم. ئەو کوێرە زۆر زیرەک و سیحربازە، شارەزایە. بڕۆ لە شوێنێکدا خۆت بشارەوە تەنیا گوێی لێ بگرە. سوود لە ئامۆژگارییەکانی وەرەگریت. بەو هۆیەوە بەسەر دوژمنانتا زاڵ ئەبیت. ئەو پیاوە پیرە کوێرە شەوانە وانەی فڕوفێڵ، دەستبڕین، فریودان،